لەژێر ناوی دینی قبوڵکراو لای خوای پەروەردگار هەندێک لە تەوحید و یەکتاپەرستی خوای پەروەردگارمان باس کرد کە ئەساس و بنچینەی ئەم دینەیە ئینسان ئەگەر لەوەدا سەرکەوتوو بوو ئەوە خاڵی تێگەیشتن و جەوهەر و کڕۆکی ئەم دینی ئیسلامە ئەو یەک بە یەک تاگناسینی خی پەروەردگارە ئەگە ئینسانی مسلمان لەمەدا تێگەیشت لە دین باقەکەی ئاسانە بەڵام خوا نەخواستە ئینسان ئەگەر لەمەدا سەری لێشێوا وەکو دیوارێک وایە کە لە ئەساسەوە بە خواری هاتبێ هەرگیز لە سەرەوە جارش کە بۆت ڕاست نابێتەوە چونکە بناغەکە بە خواری هاتووە ئیسلامەتیش ئا ئەمەیە کە ئێمە باسی دەکەین لە متارانەدا ئەمە ئەساس و بناغەی دینەکەمانە ئەبێ زۆر بە ڕاست و ڕەوانی بەبێ زیاد و کەم بەبێ ئەملا و ئەولادا کەوتن وەری بگرین باسی شیرک و جۆرەکانیمان کرد باسی ئەومان کرد هاوبەش پەرستی بۆ خوا پەنا بەخوای پەروەردگار دەگرین هەر ئەوە نییە ئینسان لە شکڵ و شێوەدا بگۆڕێ مشریک کلک و گوێ لێ ناڕوێ هاوبەش پەرستی و شەریک بۆ خوا قەراردان تەنها بریتی نییە لەوەی بتێک لە ماڵەکەت دابێ وەکو لات و عزای زمانی قڕیشەکانی مەککە بەڵکو لە چەند شێوە و شێوازێکدا ئەمڕۆ بتپەرستی لەناو ئومەتی ئیسلامدا هەیە پێی بزانی یان نا ئەوە لە شەرعی خوادا بتپەرستییە خاڵی یەکەممان باس کرد وێنە هەڵواسینێک لە ماڵدا کە ئەو وێنەیە بەلاتەوە وابێ مایەی سوود و مەنفعەتە بۆ ماڵەکەت وەلابردنی بڕانی ڕزق و ڕۆزی و هێنانەوەی شان و شەوکەتە ناو کۆمەڵدا جا ئەوە ڕسمی پیاوچاکێک بێ یان ڕسمی مەسئول و سەرکردەیەک بێ هەمان حکمی هەیە بەڵام ئەوە بڵێین کابرایەک باوکی وەفاتی کردووە وەکو ڕێز و خۆشەویستی وەفایەک بۆ باوکی ڕسمێکی باوکی لە چوارچەوەیە گرتووە خۆی و مناڵەکانی دەستی لەسەر شانداناون ڕسمێکی گرتووە لەگەڵ خێزانی خۆیدا ناڵم چونکە ئەوە شتێکە لە داب و نەریتی ئێمەدا شتێکی ناجائیزە ژنەکەت لە هەموو شوێنە ڕسمەکەی هەڵواسرەبێ لە ماڵی خۆتا بیخال بوومەوە بەڵام مناڵت هەیە کوڕت هەیە کچت هەیە ڕسمێکت لەگەڵا گرتووە یان هەیە وەفاتی کردووە ئەولادێکی ئەمە ئیشاڵڵا لە ڕووی شەرعەوە ئەگەر نەڵێین حەرام نییە بەڵام دەتوانی بڵێی بابی مەکروهاتە نەبێ باشترە ئەگەر زۆریش پێت خۆش بوو هەر هەبێ ئەوە نابێتە هاوبەشپەرستی بەڵام ئەو ڕسمە دەڵێن ئەگەر وابزانی لات برد زەرەرێک لێ بکەوێ وابزانی نانەکەت دەبڕێ وابزانی ئەگەر هەبێ بەرەکەتی ماڵەکەتە و ئەگەر لای بەی زەرەرێکە توش دەبێ ئەمە بتپەرستیە خاڵی دووەم، چوونە سەر شەخس و گۆڕی پیاوچاکان بە مەبەستی ئەوەی کە فڵان کەس چەند ساڵە مناڵی نەبووە، ئەڵێن فڵان مەرقەت بۆ ئەوە باشە ئەگەر چووی بۆ لای و حەیوانێکت بۆ سەربڕی ئەولادت خوا پێ دەبەخشێ. ئەمە ئەگەر بڵێی خوا ئەولادەکەت پێ دەبەخشێ هەر شیرکە بۆ چونکە دەڵێ فڵان مەرقەدیش ئاگای لێ لە بوونی ئەو منداڵەدا خۆ ئەگەر نەعوذ بالله وا بزانێ بەهۆی چوونە سەر مەرقەدەکەەوە مناڵەکەی دەبێ ئەوە هەر کوفری سەریحە ئەوە لەوە ماڵوێرانتر بۆ ئەم دنیایە تاقی دەکاتەوە ئایا چەند خۆگرە لەبەر باری خوادا هیچی پێ نابەخشێ ئەمە بوونی مناڵ نە بەدەستی فڵان پیاوچاکە و نەک پیاوچاک بەدەستی هیچ پێغەمبەرێک و بەدەستی خاتەمی ئەنبیا و مرسەلینیش نییە کە پێغەمبەری خوایە صلی الله علیه وسلم پێغەمبەری خوا بۆ خۆی ئەو ڕۆژەی وەفاتی کرد یەک کوڕی لە پاش بەجێ نەما بۆی دەرس و عیبرەتێک بێ بۆ خەڵک هیچ کوڕێک لە پاش پێغەمبەر بەجێ نەما هەموو لە ژیانی پێغەمبەری خوادا وەفاتیان کرد هەموو کچەکانی وەفاتیان کرد خاتوو فاتیمە نەبێت کە بە شەش مانگ دوای خۆی وەفاتی کرد خاڵی سێیەم ئەمڕۆ کە دەچینە سەر ئەسلی مەسڵی ئەو بابەتەی خۆمان بریتیە لەوەی کە خەڵکانێک لە وڵاتی ئێمەدا بەداخەوە هێشتا دەچنە سەر گۆڕێک کە بە حساب بە پیاو چاکی دەزانێت لەگەڵ ئەو پڕی حرمەتمان بۆ پیاو چاکان ئێمە کە دەڵین گۆڕی پیاو چاکان ئێوە هەمووتان ئاگادار بن ئینسان لە موسڵمانەتیدا ئەساسی دینەکەی وەفاداریە هەر کەسێ وەفادار نەبێ بۆ ئەو کەسەی چاکەی لەگەڵا کردووە ئینسانێکی بێ ئیمان دەردەچێ ئینسانێکی ناکامڵ لە موسڵمانەتی داردەچێ هەرچی ئێمەین بە مەلاوە و بە ئێوەوە قەرزداری عالمەکانی خۆمانین قەرزداری پیاوچاکەکانی خۆمانین قەرزاری شێخ و مشایخەکانی وڵاتی کوردەواری خۆمانین ئەوە هەر کەسێ وەفای بۆیان نەبێ هەر کەسێ بە چاوی سوک سەیریان کا نیشانەی بێوەفاییە نیشانەی ئەوەیە ئیمانداریەکەی لاوازە بۆیە بێوەفایە ئێمە کە دەڵین گۆڕی پیاوچاکان ئەو پەڕی حرمەت و ڕێزمان بۆیان هەیە بەڵام شەرعی خوا لەسەر و هەموو شتێکەوەیە ئەبێ شەرعەکە بە ئێوە بڵێین کەسێ دەچێتە لای پیاوچاکێک بەردێکی لێ هەڵدەگرێ مشتێک گڵی لێ هەڵدەگرێ پەڕۆیەکی لێدا دەدڕێ دەیهێنێتە واڵە و مفتەرکی فڵان مەرقەد و شێخم پێیە ئەو ئەگە دوو پشک پێوەیدا ئەو گڵەی لێدی چاک دەبێ و ئەو ئەگە بیخێنا و قۆری چایەکەی و بەرەکەتدار دەبێ و ئەو ئەگە ئەو پەڕۆیە لە دەستی هەڵێ لە زوتای نامێنێ ئەوە بابچینە خزمەت پێغەمبەر صلی الله علیه وسلم بەڵام پێش حەدیسەکە پێت دەڵێم ئەو پەڕۆی تۆ بە مفتەرکی دەزانی ئەزانی چە دروستی کردووە کەسێکی بەرازخۆری عەرەقخۆر لە وڵاتی سین و ئەمریکا و یابانە دروستی کردووە باوەڕتان بێت سوزدە بووە بدەبا لە جیاتی خوا ئایا هەر بەوەندەی چوە سەر مەرقەدی فڵان کەس و لە دارەکەیان هاڵان بوو بە مفتەڕک دەستی ئەو نوێژنەکەرە نەبەخوا تۆ ئازا بە وەرە قوماشەکە خۆت دروستی کە وەرە خۆت لە دەستی بێگانە ڕزگار کە. لەم ماوەی پێشوودا وە بەداخەوە ئەو برادەرێک لێ وەرگرتم بۆی نەهێنامەوە لە ڕەمەزانە نیشانی ئەو بەڕێزانەی ئەهلی ئەم مزگەوتەم دا لە وڵاتی چیندا لێ نووسراوە مەید ئین چین لە وڵاتی چیندا کابۆیەک کە لەو هومێنیشی لە نووسراوە کە بۆ ئافرەتانە دیار بوو بۆ پانتۆڵی تەسکی کابۆی ئافرەتان بە وەرەقەیەکی ئەوەندە پێوەیەتی قورئانیان لەسەر بچووک کردوەتەوە و بە ئاشکرا ئاتل کورسیەکەی دەخوێندرێتەوە ئەوە لێرە برادران لە بەریان ئیستنساخ کرد ئەوانەی کە لە بازاڕە بوتیان نەوەک لەوە هەمان بێ ئەوەی کە هەشی بوو ماڵی ئەوە بە تەلەفی کرد نەی فرۆژینەکانی لێ کردەوە و لە سلێمانی شێندیشان برادرێک لێ وەرگرتم بەداخەوە نەیدامەوە وتی لێم بزر بووە ئەنا نیشانم دەدانێ سەر بە چاوی کامیراکە بەڵام ئەو بەڕێزانە هەموو شاهیدن کە لامەزانە نیشاندان و بردیشیان لەسەر پانتۆڵی تەسکی کابۆی ئافرەتان لە وڵاتێکی کۆمونستی وەکو سین قورئانی پیرۆز و ئایەت الکورسیمان بۆ لەسەر پانتۆڵەکە دەنووسن وەکو ئەوەی پێمان بڵێن ئێوەی مسلمان محتاجن بەوەی کە ئەوە قورئانەکەتانە کە ڕۆژانە لە پێنج فەرزە هەمووتان لەبەرتان ئایەت الکورسی ناتوانن پارچە قوماشێک بۆ خۆتان دروست کەن ئەزانی چ مانایەکی گەورەی هەیە دەی تۆ ئەزانی ئەو پارچە قوماشە بوو بە مفتەڕک وازانی ئەو تۆزە گڵە بوو بە مفتەڕک نەخێر گوێ لە پێغەمبەر بگرە صلی وسلم خۆشەویستی خوا لە مزگەوتە کابرایەکی بینی ماوەیە کە دیار نییە فڵان کەس بۆ دیار نی ئەی پێغەمبەری خوا لەرز و تام گرتووە لەرز و تا و وەک وڵی گرانەتایەکم لێ ماوەیە کە لە ماڵەوە کەوتوم عرق دەردەدەم و کەڵکی مەجیسم پێوە نییە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم سەرنجی دا ویستی تۆقەیەکی لەگەڵا بکا و بڵێ ئیشاڵڵا خوا شفا بۆ دەنێرێ سەیرکە پەڕۆیەک لە ناو دەستیایەتی لە مەچەکی پەڕۆیەکی پێوەیە خۆشەویستمان صلی الله علیه و سلم دڵسۆزترین کەس بۆ خۆمان ئەو پێغەمبەرەیە فەرمووی ئا ئەمە چیە کاکە وتی ئەی پێغەمبەری خوا ئەوە مفەڕکە ئەوە لێ ماڵاندووە هەتاوم لە دەستە رەشە بە لەرزوتاکەم باشترە پیان ساسان فەرمووی ئەمبیتها فڕێیدا لێی کەوە گرێکەی بکەوە فڕێیدا فانک لو مت علی هذا ما افلحت ابدا واللهی ئامە لەدەستا بێ و لەم وەختەیا بمری هەرگیز بەهەش نابین و ڕزگارن نابێ لە جۆ عەزابت ئەنبیثها فڕێیدا نعوذ بالله وابزانی ئام پارچە پەڕۆی لەرز و تال لەسەر لادەبا ئەمە فەرمودەی پێغەمبەر صلی الله علیه وسلم دەی فڕێیدە تۆش مادام پێغەمبەر فەرمووی فڕێیدە فڕێیدە ناڵم بەرازخۆرێک دروستی کردووە ڕەنگە ئەنفلۆنزای بەرازی پێوە بێ ئیتر کوا دەبێتە مفتاڕک بەوەی بە داری مەرقەدێک تەواڵاندووە ئەمە دینی خوایە. چوارەم لەو جۆرانەی کە شیرکە ئەمڕۆ بە ئاشکرا شەرم کردنە لە مردوو بەڵام شەرم نەکردنە لە خوایە کە خوای تۆش و ئەو مردوو ئەو پیاو چاکە ئەوەیە پیاو چاک و پیاو خراپ هەر یەک خوای هەیە کە ئەڵڵایە نمونەیەکی واقعی من بە چاوی خۆم و تۆش بە چاوی خۆت بینیوتە لەو سەر مەرقەدی کاک ئەحمەدی شێخی سلێمانی ئافرەت دێ ڕوت و قوت و سپورە لە بەردمی مەرقەد جانتاکەڵ دەپسڕۆی لەشکێک بەسەری خۆیدادا و خۆیدا دەپۆشێت تا دەچێتە ژوورە هەیە عباش بە خۆیدادا قاچی لە ئەژنۆیەوە ڕووتە کەچی عەبایەکی پێیە بەس بۆ هێنایەتی زیارەتی مەرقەد دەکا کە چۆ ژوورە لە بەدری مەرقەدا تەواو خۆی پێچاوەتەوە کە هاتە دەرێ لە مەرقەد جانتاکەی دەکاتەوە و عەباکەی دەپێچێتەوە و لەچکەکەی لە سەری دەکاتەوە یعنی نعوذ بالله شەرم لەو قەبرە دەکا لەو مردووە لەو قەبرەدا کەچی شەرم لەو خوای ناکا کە لە دەرێ و لە ژوورێ وەکو یەک دەتبینێ ئەخر ئەمە شریک نیە تخوا تۆ یعنی قەبرێکت پێ معەزەم تر بێ لە خوای پەروەردگار هەر بە عەقڵی خۆت بیر لێ بکەوە ئەمە شریک نیە ئەمە پیاوچاکان دژی ئەمە بوون ئەبو حەسەنی نەدەوی ڕەحمەتی خوای لێبێ لە کتێبی ڕیجال الفکری و دەعوەدا دەفەرمێ شێخ عەبدولقادری گەیلانی ڕەزا و ڕەحمەتی خوای پەروەردگاری لێبێ پێشەوایەکی گەورەی ئەم دینەیە عالمێکی گەورەیە خاوەنی تەفسیری قورئان و کتێبی موبارەکی فەتح الرەبانیە شێخ عەبدولقادری گەیلانی وەکو فەزڵی خوا بەسەریەوە فەرموویەتی حەمد و سەنای ئەو خوایە دەکەم کە یارمەتی دام و بە پشتیوانی ئەو خوایە پێنج هەزار گاور و جوولەکە لەسەر دەستم مسوڵمان بووە سەد هەزار پیاوکوژ و دز و زیناکار بەهۆی وتارەکانی منەوە کە لە دووشەممان ڕۆژانی جمعەداومە لە خوا بەزێبە سەد هەزار پیاو خراپ تۆبەی کردووە تۆ ئەگەر شێخ و مشایەخت خۆش دەوێت وەرە لەسەر ڕێبازی شێخ عەبدولقادری گەیلانی خەریکی هیدایەتی خەڵک بە لانی کەم ئەگەر جوولەکە و گاورت پێ مسڵمان نەکرێ بۆ خۆت جلی گاور و جوولەکە لەبەر مەکە ئاخە دەزانی ئەو سەر ڕووتی و قاج ڕووتی و تەندورە لە پێیە عادەتی گاور و جوولەکەیە دەی تۆ دەچێت سەر مەرقەدی شێخ عەبدولقادری گەیلانی و کاک ئەحمەد و شێخ سمایلی عەوەڵان بەڵام کە هاتیە دەرێ جلی گاور و جوولەکە لەبەردایە ئەوان ئیشیان ئەوە بوو خەڵکی بۆ ڕێبازی خوابانکەن بەڵام تۆ ئێستا چوویە سەر ڕێبازی گەورە جوولەکە شەرم لە خوا ناکەی بەڵام شەرم دەو دەکەی بە مردوویی ئەمە بۆ خۆی هاوبەشپەرستیەکە بە ئاشکرا خەڵک بتپەرستێ بتپەرستیە و بەڵام لە بەرگێکی مۆدێرنەتە و خواناسیدا بەداخەوە پێنجەم داوای شیفاکردن لە گۆڕی پیاوچاکان جا ئێستا دابەشیش کراوە ئەڵێن ئەوە بۆ باداری باشە ئەوە بۆ چاوئێشە باشە ئەوەیان بۆ سەرێشە باشە ئەوە بۆ پشتێشە و ڕۆماتیزم باشە ئەم مەرقەدە بۆیە باشە کەسێ مناڵی نەبێ ئەویان ئەگەر چوویە سەری بەختی فڵان کەس دەبەستێ و بەختی فڵان دەکرێتەوە ئەو ژن دەکا و ئەو شوو دەکا ئەوە لێی دەپاڕێنەوە من لەسەر مەرقەدی پیرەمەگروم بینیومە خەڵک نامەی فڕێداوە لە کە هەڵمان گرتوتەوە لێی نووسراوە داوا لێ دەکەم دەبێ فڵان کەسم بۆ لە ناو بەری وەبە بۆ خالیقی ئەو خەڵکێتا لە ناوی بەرێ بە نامە خەڵگا ڕاستی دەکە بڕۆ نامەکان هەڵگرنەوە دەڵێ فڵان کەسم بۆ بەدبەخت بکەی ئەو چارە ڕەش بێ ئەو بەختی ببەسێ ئەو شوو بکا ئەو ژن بێنێ ئەو وای لێ بێ نەعوذ باللە جا بۆ خوا ئیشی چییە کەوا بێ جا وە هەموو ئەوانی شەکان جێبەجێکەن ئەو خوایشی چییە خوای تاک و تەنها ئەوە هاوبەش پەرستییە ئەو شێخ و مشایەخە لەوانە بێبەری بوون جا خەڵکێک موبەریر دێنێتەوە دەڵێ من بەخوای نازانم جا هەیە هەر ڕاستەوخۆش داوای لێ دەکا هەیانە دەڵێ بۆم لە خوا پاڕێوە هەیە ڕاستەوخۆ دەڵێ فڵان کەس هاوارم بۆ هێنای چاکم کەی نائومێدم نەکەی ئەمە حەڕێک پێی کافر دەبێ باوەڕتان بێ مەگەر خوا ڕەحم بە جاهیلەکەی بکا کە جەهلیش نەماوە چونکە ئەم مزگەوت و جومعە و جەماعەتە بۆ ئەوەیە خەڵک لە دین حاڵی بێ کە حاڵی بووی عزرن نامێنە دوای ئەوە ئاگام لەو خەتەرەیە کە بە دڵتا دێ، ئەو خەتەرەی کە بە دڵتا تێدەپەڕێ و نەهاتۆتە سەر زمانت خوا ئاگای لێیەتی. دەفەرمێ لەو شاخوێنبەرەی کە لە دڵەوە دەردەچێ و خوێنی پاکی ئۆکسجیندار و ئۆتووی هەڵگرتووە و دەگاتە هەموو شاڕەگەکانی لەشت، هەموو موولوولە خوێنەکانی سەری پەنجەکان و قاچ و سەر و مووەکانت هەمووی پێی دەگا، ئەو شاخوێنبەرەی کەوا بەلای دڵەوەیە و لە هەموو شوێنێک لە دڵ نزیکترە خوا دەفەرمێت لە ڕەگی ئەو شاخوێنبەرە من لە تۆ نزیکترم ئیتر پێویستیت بەوە هەیە بڕۆی بۆ فڵان شوێن بۆی خوا دەنگە دووبیستێ ئەفەمە لەو ڕەگی شاخوێنبەری لە پەنا دڵی خۆتەوە لێن نزیکترم من من ئاگام من ونعلم ما توسوس به نفسي خەتەرە بە دڵ تا هات ئاگام لێیەتی خوا وا فەرمێت تۆ بۆ دەڕۆی بۆ شوێنان ئەسحابەکانی پێغەمبەر صلی اللە علیە وسلم هاتنە خزمەت پێغەمبەری خوا ئەوان پرسیاریان لە دین دەکرد نەک خۆیان سەربەخۆ بڕیار بدەن وتیان خۆشەویستی خوا ئەقەریب ربنا فنناجیه ئەم بەعید فننادیه ئەی پێغەمبەری خوا صلی الله علیه وسلم خوا دوو نزیکە لێمان هەر وەکو قسەکردنی ئاسایی کە دوو کەس لە بینی خۆیاندا قسە دەکەن ئایا ئاوا قسە لەگەڵ خوا بکەین و کە پاڕای نەوانێ وەکو چۆن من قسە بۆ تۆ دەکەم ئاوا بە دەنگی ئاوا بەو شێوەیە قسە بکەین بڵین خوا فریام کەوی خاوە شیفام دەی خوایە ڕزق و ڕۆزیم زیاد کەی ئاوا بڵین یان هاوار بکەین وەکو کەسێ سەد مەتر لێ دوورە و هاواری بۆ دەکەی بە دەنگی زۆر بەرز قسە دەکەی بۆی گوێ لێبێ کامیان بکەین پێغەمبەر صلی اللە علیە و سلم هیچی نەگوت حەزرەتی جبرائیل لە عەرشی عەزیمەوە هاتە خوارەوە ئەم ئایەتەی هێنا وإذا سألك عبادي عني فإني قريب دەفەرمێ خوای گەورە فەرمووی بۆ خۆی جوابی دایەوە ئەگەر کاتێ ئەی پێغەمبەری خۆشەویستم پرسیاریان لێ کردی لەبارەی منەوە من دوورم تا بە ئاسانی قسەم لەگەڵ بکەن یان بە دەنگی بەرز قسەم لەگەڵ بکەن و هاوارم لێ بکەن یان نزیکم بە ئاسایی وەکو ناو خۆتان گفتوگۆم لەگەڵا بکەن یسئلونک عن الاهلة قل هی مواقیت للناس قورئانی پیرۆز هەمووی بخوێنەوە لە هەر شوێنێکا خەڵک پرسیاری لە پێغەمبەر کردبێ خوا وڵامەکەی بە پێغەمبەران ناردۆتەوە قل پێیان بڵێ کەچی لێرەدا نافەرمێ فەقل پێیان بڵێ یەکسەر ڕاستەوخۆ دەفەرمێ ئینی قەریب فإنی قریب نافەرمێ ئەی دەفەرمێ ئەی خۆشەویستم تۆ لێیان گەڕێ مادام پەیوەندی بە دوعا و هاوار لێکردن بۆ خوایەوەیە واسیتەی بەینی تۆشی ناوێت تۆ لە زمان منەوە پێیان مەڵێ بۆ خۆم پێیان دەڵێم ها پێغەمبەریشی لێ لابر لەو بەینەدا نافەرمێ فەقول ئینی قەریب هەموو وشەیەک لە قورئانە مەعنایەکی تایبەتی هەیە ئینی قەریب من بۆ خۆم لێیان نزیکم ئینە حروفی تەئکیدە بە تەئکید بزانن کە لێیان نزیکم ئوجیب دەعوەت الداعی ئیزا دەعان هەر وەختێ ئەوانە کە عەبدی منن لێم پاڕانەوە من جوابیان دەدەمەوە لێم پاڕانەوە جوابیان دەدەمەوە خوای گەورە دوو مەرجی دانا بۆ جواب دانەوەکە فلیستجیبوا لی خوا دەفەرمێت تۆ لە کاتی شوێنەیدا وەڵامی بانگەوازی من بدەوە ئەبێ غەیری خوا هیچ شتێک لە ناو دڵتان نەبێ کاتێک کە ئەم دوعایە بۆ لای خوا بەرز دەکەیەوە وا نەزانی غەیری خوا دەسەڵاتی هەیە لە قبوڵبوونی ئەم دوعایەدا واستەی ناوێ پێغەمبەری خوای ناوێ واستێ بێ لە بەینی تۆ و خوادا چونکە خوا نەیفەرموو فەقول پێیان بڵێ فەرمووی تۆش واز بێنە ئەی محەممەد خۆم جوابیان دەدەمەوە ئەمە قورئانی پیرۆزە و هیچ قسەیەک نییە لەسەر و قورئانەوە ئیعتیباری هەبێ ئەگەر مسلمانی ڕاستەقینەی من چەند ساڵێک بوو بیرم لەوە دەکردەوە بۆ ئەم خەڵکە چوارشەمانی هەڵبژاردووە یەکەم جار ئەو حەدیسەم دۆزیەوە کە پێغەمبەری خوا صلی الله دەخوا لە ڕۆژەکاندا هەموو شتێکی دروست کرد ڕۆژی سێشەممە هەرچی نەگبەتی و بەڵایە دروستی کردووە ها زۆربەی خەڵکی سێشەمان ڕیژ ناتاشێ و قەسابی ناکرێ نازانم چ ناکرێت دەر لاک نایکاتەوە ڕۆژی چوارشەممە هەرچی خێر و بەرەکەت و خۆشیە لەم سەر زەوێدا ڕوودا خوا لە ڕۆژی چوارشەممەدا هەمووی نووسیوە بۆیە چوارشەممە لای خەڵک پیرۆزە ئەمجا ئەوەم بۆ حەل نەدەکرا چەند لە چەند مامۆستام پرسیوە باشە حەدیسێک هەیە لەبارەی ڕۆژی دوعا و گیرابوون لە ڕۆژی چوارشەماندا دەیانگوت نەماندیوە ئەم شەو کاتێک وتارم ئامادە دەکرد بەناو مەکتەبەکەمدا دەگەڕام سبحان الله تەقدیری خوای گەورە من بۆ حەدیثێکی تر دەگەڕام لا پەڕەی کتێبێکم لێ کردەوە کە چەند ساڵیشە هەمە بەڵام بە خزمەت ئەو فەرموودە نەگەیشتبووم کە لێکی دەکەمەوە ئەم فەرموودەی پێغەمبەری تێدا صلی الله علیه وسلم بە خزمەت ئەم فەرموودە گەیشتم کە ئیمامی ئەحمەد ڕیوایەتی کردووە شێخی ئەلبانی محەدیسی گەورە ئەفەرمێ حەسەنە واتە حەدیسێکی ڕاست و دروست و جێگەی سیقەیە جابری کوڕی عەبدوڵڵا دەفەرمێ پێغەمبەر صلی الله مشکیلەیەکی هەبوو گرفتێکی هەبوو ڕۆژی دووشەممە زۆر لە خوای پاڕایەوە ڕۆژی سێشەممە زۆر لە خوای پاڕایەوە ڕۆژی چوارشەممە لە بینی نوێژی نیوەڕۆ حتا عەسر پێغەمبەر زۆر لە خوای پاڕایەوە ئەفەمە لە نوێژی عەسرا خوای گەورە وڵامی دوعاکەی دایەوە و مشکلەکەی پێغەمبەر حل بوو ئەفەرمێ پێغەمبەر دەموچاوی گەشایەوە و زۆر خۆشحاڵ بوو جابر دەفەرمێ من لەسەر ئەوە ئیتر منیش ڕۆژان هەر ئیشێکم هاتایە پێش هەر کارێک زۆر زەحمەت بووایە هەر نەخۆشێک زۆر سەخت بووایە ڕۆژانی چوارشەممە لە دوای نوێژی نێوڕۆ هەتا عەسر بەردەوام لە خوای دەپاڕامەوە خوای گەورە ئیشەکەی بۆ منیش جێبەجێ دەکرد ئەمە حەدیسەکە هەیە ئەوانەی کە پێشینان فەرموویانە ڕاستیان فەرمووە چوارشەممە پیرۆزە بەڵام کوا باسی چوونە سەر مەرقەدی تێدایە کاکی من فەرمووی بۆ پێغەمبەر بۆ خۆی لە خوای پاڕایەوە پێغەمبەر هێشتا ماوە جابیر ناچێت فەرمێ ئەی پێغەمبەری خوا بۆم پاڕێەوە منیش چاو لە پێغەمبەر دەکەم تۆش بۆت هەیە ڕۆژانی چوارشەممە مادام حەدیسەکە هەیە لە ماڵی خۆتەوە دوای نیۆڕۆ حەتا عەسر لەسەر بەرماڵ دەی لە مزگەوتی لە شوێنێکی لەو دەشت و چۆڵەوانیەی لە خوای خۆت بە زمانی سادەی خۆت پاڕێەوە ئیشەڵڵا خوش بە هاواری تۆوە دێ ئەوە ئەو حەدیسەی چوارشەمانیش ئەکام شەو بە خزمەتی گەیشتم ئا ئەو بابەتەیە ئەمجا نیوەی شەوان هەڵبژێرە پێغەمبەری خوا صلی الله علیه و اقرب ما يكون الرب من العبد في جوف الليل الاخر نزیکترین کاتێک کە تۆ لە خوای خۆ نزیشی نیوە شەوی کۆتاییە نیو سعات پێش نوێژی بەیانی سعاتێ پێش نوێژی بەیانی لە هەموو کاتێ تۆ لە خوا نزیکتری بۆ دوعا و پاڕانەوە ها حەشەرع وا دەفەرمێ باسی سەرمەقەد و گۆڕەکەی تێدا دێ دووبارە پێغەمبەری خوا صلی اللە علیە و سلم دەفەرمێ شەو بکەن بە سێ بەشەوە بەشی سێیەمی کۆتایی واتە دەوروبەری نوێژی بەیانی بە سعاتێ بە نیو سعات چل دەقە ئاوا فەرمووی هەموو شەوێک هەموو شەوێک تەواوی ساڵ بە درێژایی مێژووی ئەم گردونە خوا هەموو شەوێک هاوار دەکا من یدعونی فاستجیب له کێ هەیە داوام لێ بکا و جوابی دەمەوە سبحان اللە دەفەرمێ خوا بۆ خۆی دێتە ئاسمانی دنیا بە قودرەت و دەسەڵاتی خۆی لەیسە کە میسلی شەی و نازانی چۆنە و بڕیاری بۆ نادرێ ئەفەرمێ خوا لە ئاسمانی دنیادا هاوار دەکا کێ لەم وەختەدا داوام لێ دەکا با جوابی بدەمەوە ئەتر پێویستت بەوەیە لێرەوە سارە دەگری و لە کۆسەرە بڕۆ هەڵتەک هەڵتەک بۆ سەر گۆڕی فڵان کەس ئەی بۆ بڕوا بە فەرموودەکەی پێغەمبەر نیە صلی سەلەم لەناو نوێنی گەرم وەرە دەرەوە دەست نوێژ بگرە دوڕکان نوێژ بۆ خوا بکە و لە خوا بپاڕێەوە بە دڵنیاییەوە بەڵام بەبێ گومان ادعوا الله وانتم موقنون بالاجابە کە دوعات کرد وابزانە لە سەد تا سەد خوا دوعاکەت گیرا دەکا ئەوەندە بە یەقینەوە دوعا بکە چاوەڕێ بکە کە بەیانی هەستای خوا دوعاکەت گیرا بکە نەک گومان دوابێ کە نابێ دوعای گوماناوی خوا قبوڵی ناکە ئێمە لە خزمەت پیاوچاکاندا ئەو پەڕی حورمەتمان هەیە جارشکەی دووبارە دەکەمەوە پیاوچاکانی ناو گۆڕەکان وەڵی ئێستا کە زیندوو ببوونایەوە و مەجای قسەکردنیان بوویایە بەو خەڵکیان دەگوت حاشا لەو کار و کردەوەتان کە لەسەر ئێمە دەیکەن ئێمە بێبەرین لە ئێوە چونکە ئێمە کاتی خۆی کە خەڵک داوای دوعای خێری لێ دەکردین حسنی زەنی پێمان هەبوو واللهی لەبەر پیاوچاکی خۆمان نا لەسەر فرموودەی پێغەمبەری نازدار صلی الله علیه وسلم بۆیان دەپاڕاینەوە داوامان لە خوا دەکرد دەمانگوت خوایە لە نیوەی شەواندا هەڵدەساین دەمان خوایە فڵانکەس من بە پیاوچاک دەزانێ خوایە بە درۆم نەخەیەوە و خوایە بۆ خاتی گەورەی خۆت ڕەحم بە فڵان کەسیش بکەی وەڵڵاهی ئەم دوعایە گیرایە پیاوچاکێک دوعات بۆ بکە ئەمە شەرع دەفەرمێ قبوڵە دوعای پیاوچاکان قبوڵە بەڵام ئەوش لە خوا دەبێت پاڕێتەوە بەڵام کەی ئەو پیاوچاکانە دڵنیا بن نەسەر قەڵەمانە لە خەڵک وەردەگرن نا بازاڕیان کردۆتەوە بۆ نوشتە نووسین وەڵڵاهی خۆ لە خەڵک دەشێنەوە وەڵڵاهی خۆیان بە پیاوی خراپ دەزانن بەخوا خۆیان بە پیاوی چاک نیشان نادەن لە ناو خەڵکا پێغەمبەری خوا صلی الله فەرمووی هەیانە وەڵڵاهی گەبێتە مەجیستانەوە لەسەر پێڵاوان دایدەنیشێنن کەچی ئا ئەوەیە دوعای قبوڵە لای خوا ئەم فەرمو وەڵڵاهی کە ئێمە دوعامان بۆ خەڵک دەکرد لەسەر ئەم فەرموودەی پێغەمبەر بۆ صلی الله چونکە ئەوانە لە خزمەت ئیسلامدا بوون ئەوانە عالم بوون پێغەمبەری خۆشەویست دەفەرمێ صلی اللە علیە وسلم دعوة المرء المسلم لأخیه بظهر الغیب مستجابة هەر دوعایەک ئیماندارێک بۆ برای ئیمانداری خۆی بکا لە پاژملا ئاگا لێ نییە من تۆم خۆش دەوێت تۆ منت خۆش دەوێت ئەو ئەوی خۆش دەوێت لەبەر خوا بەبێ هیچ مەبەست و مەرامێک نیوە شەوە لە دوای نوێژە لە هەر وەختێکا لەو دەشت و بیابانەی ئەم وەختەیە ئەڵێ یا ڕەبی خوا ڕەحم بە فڵان کەس بکەی یا ڕەبی خوا ڕزقی فڵان کەس زیاد کەی دەستکورتە خوایان نەخۆشە شیفای بدەیت ئەو ئاگای لێ نییە ئەو تۆش کەس ئاگای لێ نیە ئەو ئەڵڵایانە بێ لەبەر خاتری خوا فڵان کەس لەبیرە دوعایەکی خێری بۆ دەکەی پێغەمبەر صلی الله علیه و فەرمووی عند رأسه ملك موکل خوا لە ئاسمانەوە فریشتەیەک دەنێرە و دێتە پەنای گوێی تۆ ڕادەوەستێ بەڵام تۆ نایبینی ئەو فریشتەیە لە لای سەرتەوەیە و هەر کە تۆ دوعاکان دەکەی فریشتەکە دەستی بەرز کردەوە ئامین خوا لێی دوعاکەی گیراکەی خوا دوعاکەی لێوەرگری ولک بمثل و پێشت دەڵێ یا ڕەبی تۆ چ خێرێکت بۆ ئەو برا ئیماندارە داوا کرد یا ڕەبی خوا ئەو خێرە بە نسیبی خۆشت کا چونکە تۆ مسلمانێکی دڵ صاف و پاکی ئەمە حەدیثەکە ئیمام مسلم ڕیوایەتی کردووە لەسەر ئەم فرموودەی پیان ساسان دەچینە خزمەت زاتێکی وەکو کاک ئەحمەدی شێخ ڕەزا و ڕەحمەتی خوای لێبێ خوا جزای داتەوە پیاوی عالم پیاوی خزمەتکار بە دین کە ئەو بێ شەرعی لەسەر گۆڕەکانی دەکرێ بەداخەوە تەماشا دەکەی کاک ئەحمەدی شێخ پیاوێکی دۆست و برادەری دێرینی ناوی مام قادر دەبێت لە گەنجیەوە یەکتر دەناسن مام قادر بەهۆی نەخواردنی چەوریەوە دیارە ئینسان ڤیتامینەکانی ئەی و ئەمانە کە لە لەشا کەم بۆوە شەو کوێری ڕوودەدا چاوکزی ڕوودەدا ئیشی زۆر خواردنی کەم خواردنی بێچەوری و ڤیتامینات مام قادر چاوەکانی لەدەست دەدا کوڕێکی دەبێ ناوی مەعروف دەبێ مارف لەگەڵیا دێ بۆ سلێمانی کە بچنە خزمەت کاک ئەحمەد و بەڵکو دوعایەکی خێری بۆ بکا ئەفەرمێ لە ماڵە خزمێک دایدەنێ و وەخت درەنگ دەبێ ئێوە لە بە عەزیەتی نەدەین دەچێتە خزمەت جەنابی شێخ و دەفەرمێ قوربان باوکم هەردوو چاوەکانی لە دەستدا و نابینا بووە بەڵکو ئیشەڵڵا جەنابت لە شەو نوێژە لە کاتێکی مبارەکە دوعایەکی خێر بۆ باوکم کەی خوا ڕەحمی پێ بکا ئەمە ئەمە دروستە فڵان کەس تۆ خوا لە ڕای خوا دوعایەکی خێرم بۆ بکەی بەڵکو خوا ڕەحم بە منیش بکا ئەمە ئەمە ئەمە ئەمە بێ شەرعی نییە ئەویش کابرا کە زیندووە بۆ خۆی زیندووە ئاگای لێیەتی نەک مردوو ئەفەرمێ کاک ئەحمەد ئەمجا خۆی بە سەلاتەکە دەگێڕێتەوە فەرمێ زۆرم پەرۆش بوو نیوەشۆ هەستام وەکو عادەتی جارانم دەست نوێژم گرت و شەو نوێژم کرد و دوورکان نوێژی سەلات الحاجەم کرد نوێژی پێویستی دوای نوێژ نوێژەکە وتم یا ڕەبی خوایە ئەو پیاوە لەبەر خاتری خوا منی خۆش دەوێ منیش لەبەر خاتری خوا ئەوم خۆش دەوێ یاڕەبی خوایە بەخاتی گەورەی خۆت شیفای چاوەکانی ئەم پیاوە بدەی پیاوێکی دەستکورتە پیاوێکی هەژارە یاڕەبی خوایە من وعدم دا لەگەڵ تۆدا ئەم پیاوە نەهێڵم محتاجی خەڵک بێ لەو شارە زورەوە هاواری بۆ ماڵی ئێمە هێنا و دەڕووی کردە دەرگای ئێمە شەر بێ لە ماڵی خۆمان معاشی بۆ ببڕمەوە لەو ڕزق و ڕۆزەی کە بۆ خۆم منداڵەکەم دەی خۆم بەشی ئەوانیش بدەم ئەمە لە دڵی خۆیە یاڕەبی خوایە شەر بێ وەکو خۆم خزمەتی خۆی ماڵ منداڵی بکەم چونکە ڕووی لە دەرگای ئێمە کردووە یاڕەبی خوا تۆش ڕەحمی پێ بکەی چاوەکانی پێ ببەخشیەوە ئەمە کەس ئاگای لەم پیاو چاکە نییە غەیری ئەڵڵا نەبێ نیوە شەوێکە نە ژن نە مناڵ نە کەس نە مرشید نە دەروێش نە سۆفی ئاگای لێ نییە بەیانی کاک ئەحمەد دێتە مزگەوتی گەورەی ئاو مزگەوتی گەورەی ئێستای سلێمانی بۆ نوێژی بەیانی بۆ جە ئیمامەت ئەفەمێل لە دەرگا پیاوێک بانگی دەکا حاجی کاک ئەحمەد ئاوڕی بۆ دەتەوە سەیری مام قادری ئاشنایەتی ئەفەن مام قادر من داتمە خزمەتەوە چێ هێنایی کواوە کەس لەگەڵا نیە دەستت بگرێ وڵا قوربان ئەم شەو کە خەوتم چاوم نەدەبینە کەچی ئێستا کە خەبەرم بۆوە سەی دەکەم چاوم کراوەتەوە وەخوال لە گەنجی باشتر چاوم دەبینێ سبحان الله ئەفەن مام قادر تا مر چاوێشەشی نەگرتەوە ئێمە ئیمانمان بەوە هەیە پیاوچاکان ئەوە بەڵام سەیری کە کاک ئەحمەد بە نیەتی سەرقەڵەمانە و جیسکانە و ئەملاولا دوعای بۆ فڵان کەس نەکرد بەڵکو نیەتی خۆی لەگەڵ خوا ساف کرد لە ماڵی خۆی لە پارەی خۆی لەو زەمەنەدا کەوا شوێنی بە ساڵاچوان و خانەی بێ ئەنوایان نەبوو معاشی تەقاوەتی و پیرانە نەبوو لەو زەمەنەدا کە گرانی و نەبوونی بوو بڕیاریدا لەگەڵ ماڵ و منداڵی خۆی ئەم پیاوە بەخێو بکا و نانی بۆ دابینکە خوا بەم نیەتە پاکەی ئەو جوابی دایوان و دوعاکەی گیرا کرد پیاوچاکان ئاوا بوون بەڵام ئەوە نەک بچی لە قەبرەکەیدا ئاوا نوێژ ناکا و کەچی لەوی دەپاڕێتەوە ئەمجا دەڵێ مامۆستا بۆیە دەچمە ئەو شوێنە چونکە ئەو شوێنە موبارەکە ئێمە هەموو بە حەدیسی پێغەمبەر صلی الله علیه و جوابی دەدەینەوە هیچ قسەیە قسەی خۆمان نییە ئەو شوێنە موبارەکە دروست نییە مسلمانان جوان جوان گوێی بۆ بگرە لە ماڵی خۆتەوە دروست نییە سواری تراکتۆر بی ماتۆڕ بی کۆستەر بی قەمەرە و توێتاوی بە نێتی ئەوەی دەچمە فڵان شوێن چونکە ئەوە پیرۆزە پیامبر صلی الله علیه و فەرمووی سێ شوێن نەبێت دروست نییە بە ناوی زیارەتەوە بۆی بچی سێ شوێن نەبێت حەدیسەکە هەر سێ شوێنی دیاری کردووە مەسجدی حەرام کە ئێستا حاجەکانمان چوونە خزمەتی خوا بە نسیبمان کە ئەو ماڵی بیتە دروستە لە ماڵی خۆتەوە حەموو کە لە ماڵی خۆتەوە نێتت هێنا خوا دەقە بە دەقە بە عیبادەت بۆت حساب دەکا چونکە بە نێتی ماڵی بیت بەڕێ دەکەوی ئەو کەعبەی شەریف دووەم مزگەوتەکەی پێغەمبەر صلی الله علیه وسلم هەر کەسێ بە نێتی لێرەوە دەچێتە خزمەت مزگەوت و مەرقەدی پێغەمبەر صلی الله علیه وسلم حەدیسەکە مەرقەدەکەش تێدا نییە فەمە مەسجدی نەبەوی ئەو مزگەوتەی پێغەمبەر صلی الله علیه وسلم لێرەوە لە ماڵە بۆی بەڕێکەوی دروستە چونکە بۆ یەک نوێژ لە مزگەوتی کەعبەدا بە سەد هەزار نوێژ خێری هەیە یەک نوێژ لە مزگەوتی پێغەمبەرا بکەی وەکو لەم مزگەوتەدا هەزار نوێژ بکەی بێ ئەوەندە خێری هەیە سێیەم مزگەوتی قودس کە ئێستا جوولەکەی کافری مەلعون داگیری کردو بەداخەوە مسلمان لێ بێ ئاگایە مسلمانە دڵی بۆ فڵان مەرقەد ڕادەچەنێ کەچی بۆ مزگەوتی قودس پێی خۆشە جوولەکە بەسەر مسلمان ئازاڵ بێ وەڵای قەسەم بەخوا من لە حاجیم بیستووە ئەو ڕۆژەی ئەحمەد یاسینی ئیفلیج و گۆش لەسەر کورسیەک فەقیرە بەیانی بۆ نوێژی بەیانی پاڵیان پێوە دەنا تاری ئیسرائیلی لێدا شەهیدی کرد حاجی بۆ کوێتی لەخوا بەزیاوی ئەحمەد یاسینیشیان کوشت ئەوە پەنا بەخوا چ ناحاڵی بوونێکە لەم دینە جوولەکەی پێخۆش بۆ زاڵ بێ بەسە موسڵماندا ئا ئەو مزگەوتی قودسە هێندە پیرۆزە هەر کەسێ نوێژێکی تێدا بکا وەکو وایە پێنج سەد نوێژ لەم مزگەوتیدا کردبێ وایە بۆ ئەو سێ شوێنە نەبێت دروست نییە ئەزیزەکەم بۆ هیچ شوێنێ بە نێتی زیارەت بچی گوێ لە حەزەتی عمر بگرە ئەرە کەستان لە حەزەتی عمر مسلمانترین ئەرە دیندارترین ئەرە لە خزمەت پێغەمبەرا بووین نەبەخوا حەزرەتی عومەر لەگەڵ جەماعەتێکا لە دەرەوە دەگەڕای و بەرەو شاری مەدینە لە جیهاد بوون لە غەزا بوون نوێژ نوێژی بەیانیە ئەفەرمێ سەیری کە خەڵکەکە دوو دوو سێ سێ خۆیان دەدزنەوە خۆیان دەکەن بە کۆڵانێکەوە بۆ شوێنێک دەڕۆن فەمووی ئەرێ ئەم خەڵکە بەم بەیانیە ئەم تەراتێنەی لە چی ئەمە بۆ کوێ دەچن وتیان وەڵا قوربان مزگەوتێکی بچکۆلە هەیە لەو ناوە لەو پشتەوە پێغەمبەر صلی الله علیه و سلم کاتی خۆی لێی لاداوە و نوێژی کردووە خەڵکەکە دەچن زیارەتی ئەو مزگەوتە دەکەن بە نیەتی ئەوەی کە پێغەمبەر نوێژی لێ کردووە نوێژی لێ بکەن ها ئێستا من و تۆش بێنین بە خواب کارێکی چاکە مادام پێغەمبەر لەوێ نوێژی کردەوە دەبێ من و تۆش بچین حەزەتی عومەر سوور هەڵگەڕا تووڕە بوو کەفی دەچڕغان فەمووی بانجان کەم بابێنەوە ئەوەی ڕێیەکەی بەوێدایە ڕێی کەوتەوێ قەی ناکا بچە دوورکان نوێژ بکە بەڵام خەڵک نابێ لێرەوە بە تایبەت بچێ بۆ ئەو مزگە بتە بە نیەتی ئەوەی کە پێغەمبەر نوێژی لێ کردووە چونکە پێغەمبەر فەمووی من سوێ شوێنتان بۆ دیاری دەکەم نەیکردووە بە چوار نابێ بچی ئەمجا پیامبەر صلی اللە حضرتی عمر ئەم قسە جوانەی فەرموو فەرمی خەڵکینە انما هلك من كان قبلكم بمثل هذا والله امتانی رابردوو کە خوا بە هیلاکی بردن لە ناوی بردن بەهۆی ئەم کردەوانەیەوە بوو كانوا يتبعون آثار أنبيائهم شوێن پێی پێغەمبەرانیان دەکەوتن ويتخذونها كنائس وبيع وبيعا دەیان کردن بە مزگەوت و کەنیسە و شوێنی عیبادەتی خۆیان دەیان گوت مادام پێغەمبەرێک لێرە نوێژی کردووە وەرە مزگەوتێکی لێ دروستکەن کەواتە مادام فڵان پیاو چاک لەوێ خواپەرستی کردوە لەو ئەشکەوتەدا ئەبێت تۆ مەرقەدێکی و گومەزێکی لەسەر دروست کەی فەرمووی ئەو گاور و جولەکە بەهۆی ئە ئەوە خوا لە ناوی بردن سەری لێ شێواندن نەهی خەڵکەکەی کرد بەڵگەی دووەم کە هیچ شوێنێک زیارەتی دروست نییە دارێک بەردێ ئەم نمونەیە دەکەمەوە کە کۆتایی وتارەکەم کە لەم مانجی ذوالقعیدەدا بوو پێغەمبەر صلی اللە علیە وسلم لە مەککەوە تەدارەکی ئامادە کرد مسلمانانە ئاگادار کرد کەس شمشێر نەهێنێ تەنها خەنجەرێک تیر و کەوانێکی بچووکتی یعنی وەکو بەی دەماچەیەک پێ بێ بەڵام سیلاحی ترت پێ نەبێ بە نێتی شەڕ لە مەکە ناچینە دەر لە مەدینە ناچینە دەرەوە بە نێتێکی پاک دەچین عەمرەیەکی دەکەین لە دەوری ماڵی بیت و عەمرە دەکەین و دەگەڕێینەوە هێستا فەتحی مەکە نەکراوە مەکە بەدەستی کێوەیە بەدەستی کافرانەوەیە فەرمووی تێشی دا نامێنینەوە زیارەتێکی ماڵی بەیت دەکەین عەمرەیەک دەێنینەوە و دەگەڕێینەوە کەس سیلا لەگەڵ خۆی نێنێ بۆی وابزان نیازی شەڕمان نییە و پەلاماری کەس مەدەن و قسەی ناخۆش بە کەس مەڵێن گەیشتە نزیکی مەکە کافرەکان پێیان زانی هەر چوار دەوری مەکەیان لێ تەوقکردن چوار دەوری لەشکری پێغەمبەریان لە سەلەم پێغەمبەری خوا فەرمووی با نوێنەرێک بنێرین لە مەبەست و مەرامی خۆمان ئاگاداریان کەین یەعنی ئە بالزەبت ئە ئەم وەختەیە کە من قسەی تێدا دەکەم مانگەکە ئەوە پێش مانگی حەجە دە پانزە ڕۆژی ماوە بۆ مانگی حەج دە دوانزە ڕۆژی ماوە مانگی ذی القعیدەیە فەرمووی عومەر تۆ بچۆ تی والله ئەی پێغمبەری خوا من بە کەڵکی ئەو کارە نایەم من پیاوێکی توند و تیژم من قسەم ڕقا بەخوا لەگەڵیان قسەیە بکەم و جوابم دەنەوە و جوابیان دەمەوە ئەترسم یەکتر بکوژین هەدەفەکەی جەنابت ناپێکێ بەڵام وەرە عوسمان بنێرە عوسمان پیاوێکی زۆر نەرم و نیان و لەسەرەخۆ بەڕاستی بۆ ئەم کارە شیاوە ئەی پێغەمبەری خوا عوسمان بۆ ئەم کارە باشە پێغەمبەر صلی فەرمووی وەڵاهی ڕاست دەکەی عوسمان قوڕەیشیە کافرەکان جی عوسمانیان خۆش دەوێ هەندە پیاوێکی نەرم و نیان و بە شەرم و ئەوەیە فەرمووی ناردن و ناردی فەرمووی سەردانی ئەو مسلمانانەش بکە تا ئێستا بەنیهێنی مسلمانن بزانە وەزعیان چۆنە دوعای خێریان بۆ کەو مژدەیان بدەیە بەم نزیکانە ئیسلام سەر دەکەوێ مەکە فەتح دەکرێ بەس دەنگ باسەکە بڵاو مەکەوە حەزرەتی عوسمان چوو ئەوانیش ڕێزیان گرت وتی ئێمە هاتووین شەڕ ناکەین وتیان عوسمان بۆ خۆت بڕۆ زیارەتی بەیت دەکەی چی دەکەی ئارەزووی خۆتە فەرمووی قەسەم بەخوا بەبێ پێغەمبەری خوا زیارەتی بەیت ناکەم چۆن بەبێ ئەو تەواف دەکەم نابێ دەی وتیان بگەڕێوانێ و هەتا ئەم مەسەلەی هات و سەرکردەکانیان کۆبوونەوە و عوسمان سەردانی کۆمەڵە ماڵە خزمی خۆی و مسلمانەکانی بنیهێنی مسلمانی ڕێخستنەکانی ناو شاری کرد ئەفەمە سێ چوار ڕۆژیش پێچوو دەنگ و باس بە کابرای خەڵکی فیتنەچیدا گەیشتە پێغەمبەر وتیان عوسمانیان کوشتووە و لە خوێنا گەوزاندویانە لەناو کەعبەیە عوسمان کوژراوە پێغەمبەر کە ئەوەی بیست یعنی وەکو تیرێک لە جگەری بدرێ لە تاوی ئیمامی عوسمان فەمووی چۆن ئەو خوانە ناسانە ئەویان کرد ها غەی بەس خوا دەیزانێت پێغەمبەر ئاگایەوە لەوە نییە عوسمان چ دەکا لە مەکەدا ئەفەرمێ فەمووی وەرن ئێمە شمشێرمان نەهێناوە بۆ شەڕ ئەوانە نیازیان خراپە لەوانە ئێستا پەلامارمان دەن بەڵام وەرم بەیعەتم بدەنە دەست خەنە ناو دەستمەوە کە هیچ کەسێ پشت لە دوژمن نەکا ئەمڕۆ هیچ کەسێ تیر و کەوانی لە پشتەوە پێ نەکەوێ ئیلا لە سنگەوە نەبێ و چێش پەیمانم دەداتێ حەتا نەکوژرێ نەگەڕێتەوە دەفەمێ هەموو دەستێ خسە ناو دەستی پێغەمبەری وابوو سێ جار دەیفەمەوەی پێغەمبەری خوا پەیمانم لەگەڵ بەستی حەتا ڕوحم دەر نەچێ پشت لە دوژمن نەکەم ئەفەرمێ خوای گەورە لەم وەختەدا ئەم ئایەتەی نارد لە سوڕەتی فەتحا لە ئایەتی هەژدەدا لەقەد رەضی الله عن المؤمنین اذ یبایعونەک تحت الشجرە ئەمە بەیعەت ڕیزوانی بۆیە ناوە خوا دەفەرمێت لەو مسلمانە ئیماندارە سەحابیانە ڕازی بووم ڕەزامەندی خۆمم بۆ نووسین جێگایان بەهەشتە کە دەستیان خسە ناو دەستی تۆ لە ژێر درەختەکەدا ها سەیری کە خوا یەکسەر فەمووی لێیان ڕازی بووم هەموو مەدالیای ڕێزلێنانیان بەسنگا کرا دوایش الحمدللە شەڕ ڕووی نەدا و بابەتەکە لە سوڵحی حولەیبیەدا بۆم باس کردوون جارانی تر مەبەستم یەک خاڵە تحت الشجرە خوا الشجرەی ناوناوە خوا باسی ئەو دارەی کردووە کە دارێکی زۆر قوی بوو ئیمام عمر لە قوپۆپەکەی گربووم بۆی بەسەری پێغەمبەر نەکەوێ دارێکی زۆر قوگار بوو خوا دەفەرمێ باسی ئەو دارەی کردووە لە قورآنە تخوا ئەگەر من و تۆ لە زمانی ئیمام عمر ئەوەی نەکردایە لێرەوە نەدەچوین زیارەتی ئەو دارەی بکەین ئەو دارە لە قورآنە خوا باسی کردووە پێغەمبەر پشتی پێوە داوە ئیمامی عومەر دەستی بە شڵە پۆپەکەی گرتووە خوا ڕەحمەتی خۆی بەسەر ئەهلی ژێر ئەو دارەدا باراندووە ڕەزامەندی خۆی بەسەرا باراندوون وەڵا دەچووین توێکڵەکەمان لێ دەکردەوە دەمان خوارد حەزەتی عومەر بۆتە خەلیفە بیستی خەڵک دەچن زیارەتێکی ئەو دارە دەکەن و دەچن سەیری دەکەن من بەخوا ئەم دارە پیرۆزە کاتی خۆی قورئان لەژێر ئەم دارەدا بۆ پێغەمبەر هاتووە نەز ڕەحمەت و بەرەکەتی خوای هێناوە حەزەتی عومەر تەوری هەڵگرت و ڕەگ و ڕیشاڵی دارەکەی دەرێنا فەرمووی با خەڵک وانەزانن ئەم شوێنە پیرۆزە و ئەم دارە پیرۆزە پیرۆزی نیە لە ئیسلامدا غەیری خوا و پێغەمبەری خوا ها ڕەگی دارەکەی دەرێنا ئەمڕۆ کابرا ناوێت چڵە پوشێک لەکات دڵە لەوانەیە چاوم کوێرکە من ناڵم داری شخص داری سەر بەرقەد و پیاوچاکان ئەگە تەڕ بێ هەر دارێک تەڕ بێ مڵکی خۆت نییە ژینگە پارێزە نابێ بیبڕی پێشینان عاقڵمەند بوون ئەگەر داری وشکە داری ئەو شەخصانە لە شەرعا دەفەرمێت دروست نییە بیان هێنەوە بۆ مزگەوت بۆ سۆبا ئەبێ بفرۆشرێن ئەوەی وشکە ئەوەی بێکەڵک بووە یان لق و پۆڵەکەی دابێنن دای بێنە بەڵام بۆچی بەکاری بێنە بیفرۆشە و بیکە بە سیاجی ئەو قەبرستانە دەفەرمێ بیدە بە بلۆک و ئەو قەبرەی لەو مردووەی لەوێ نێژرا با بۆی بدرێ بە چیا لە قەبر و بە بلۆک بۆ ناو قەبرەکەی ئەگەر ئەوە هەمووی زیاد بوو ئەمجا دروستە بۆ مزگەوت بیهێنی ئەینا دەبێت ئەو دارە بفرۆشرێ بۆ خزمەتی ئەو قەبرستانە بەکار بهێنرێ سیاجی بۆ بکرێ وەڵ لە کتێبە شەرعەکان باسی کردووە ئیتر باسی پیرۆزی نییە ئەو دارە کە لە قورئانە باس کرا بڕدرا جا ئەمە دینە ئەگەر وەکو خۆی لێی حاڵی ببی بەخوا شتێکی باشە بەخوا ڕزگارت دەکا بەڵام وەڵڵای ئەم دینە ئەگە وەک خۆی لێی حاڵی نەبی لەگەڵ خوادا شتی کە تێکەڵاوکەی وەکو ئەو دەروێشە لێ دێکا لەگەڵ ڕێزمان بۆ دەروێشەکانی خواناس و دیندار کە مامۆستای جەلیزادە مامۆستا مەلا محەممەدی جەلیزادە کە مەشهورە بە مەلای گەورەی کۆیە هەموو ناوتان بیستۆ مەلای گەورەی کۆیە کتێبێکی هەیە لەم ماوە دەرچووە پێڵن کتێبی مەلای گەورە زانا و ئەدیب و شاعیر لە لاپەڕەی حەفتادا بەسەرهاتی خۆی نووسیونەوە ئەڵێ زستانێکی سەخت و سرد بەیانی و چوون بۆ مزگەوت لەسەر حەوزی مزگەوتی کۆیە مزگەوتی جەلیزادە دەست نوێژ بگرم هەر ئەوەندەم زانی دەروێشێک دێوانەیەکم لێ پەیدا بوو ڕیش درێژ پرز بڵاو بوو گۆپاڵێک گۆچانێکی بەدەستەوەیە سەری ئاوەندە دەبێت یەک گۆچان بەوە لە هەر کەسێکا دەبن بە یەکانادا وەختێکم سەر بەرز کردەوە لە پشت سەرمەوە وەستاوە وتی مەلا وتم بەڵێ وتی ئەوە تۆیە ئەو ناماقوڵیت کردو کتوتە پێغەمبەر لە حەزەتی غەوسی بەغدا گەورەترە ئنجا وەرە ئاوا حاڵی بکە یعنی هێشتا وا حاڵی بوو شێخ عەبدولقادری گەیلانی لە پێغەمبەری گەورەترە دەروێش تەزبیحی هەزار و یەک دەنگچی لەم دیدا خەیکی تەلیلە کردنەیە کەچی هێشتا لە معنای لا اله الا الله محمد رسول الله نەگەیشتووە مامۆستا محمدی جەلی زادە پیاوێکی عالمە تم بەزاتی خوا بڵێم ئا کوڕە هەی نەفام چۆن پێغەمبەر لەگەڵ حەج عبدالقادر گەیلان دەبێتە یەک چۆن حەزەتی غەوز هەر دروست نیە بڵێی غەوز یارمەتی دەر شێخ عبدالقادر گەیلانی چۆن لەگەڵ پێغەمبەراوە کویەکە وتم وا بڵێم ئەوەڵ گۆچان لەسەرمدا دەمکوژێ ئەڵێ وتم با خۆم ڕزگار کەم کەسی لێ نییە فەقێکان لە حوجرەیە خەوتون بانگ دەکا و دەڵێ بۆ خاتری خوا بە دەنگی بەرز دەروێش تۆ بۆ خۆت ئەمە لە من بیستووە ئەڵێ نەوەڵا ئەی چێ بۆی جێڕایەوە وەڵا فڵان کەس کوێتی لە جمعەیە مامۆستا کوێتی وەڵا پێغەمبەر لە حەزەتی غەوز گەورەترە چۆن ناماقوڵی وات کردووە چێ هەیە لە حەزەتی غەوز گەورەتر بێ دەڵێ بابە وەڵڵا من وام نەکوتووە تۆ پێم ببە فڵان کەسم بۆ بێنە دەیەوێت لە خۆی دوورخاتەوە بەم دەنگ و هەرا دەنگە گەورە فەقێکانی خەبەر دەبنەوە و پەلاماری دەروێش دەدەن و گۆپاڵی دەێستێن و لە حەوزەکان نقومی دەکەن مەلەیەکی ساردی پێ دەکەن ئەتە ڕزگاری دەبێ بە عقلی خۆی ئەمە دینە کابرا تەسبیحات دەکا کەچی هێشتا لەو دینەوە حاڵی بۆ کە نەعوذ بالله کەسێ لە پێغەمبەر گەورەتر ئەمە زۆر نەفامیە ئەمجا خەڵکێک دەڵێ وەڵا مرادم حاصل بوو چوومە سەر ئەو مەرقەدە وەڵا لەخوا بەزا شیفاشم بۆ هات کاکە خوا دوو نەگبەتی توش ناکا ئەڵێن خەلیفە مەمون هیشامی کوڕی عەبدولمەلیک کە خەلیفەی ئومەوی بوو کە بوو بە خەلیفە بە خەڵکەی وە خەڵکینا هەر شکری خوا بکەن کە خوا منی بە دیاری بۆ ناردن لەوەتی من بووم بە خەلیفەتان تاعون لە وڵاتی شام هەڵگیرا ئەڵێ کابرا لەبەر خۆی وتی کوڕە وەڵڵا مەمنونی خواین خوا هێندە بە ڕەحمە دوو بەڵامان لە یەک وەختا بۆ نانێرێ کە تۆی بەڵای بۆ ناردین تاعونی لەسەر هەڵگرتین چونکە تەحملی ئەو دوو بەڵا گەورەی ناکەین ئێستا ئەم حکومەتەی خۆشمان وامان پێ دەڵێن ئەو کابینەی فڵان کەسە لە خوا بەزای بەو کارەبای بوو بە ترافیک لایت ئەوە کابینەک کارەبا مشکلەی نەما ئەو مشکلەی نەما هیچی ناوی خوا نایەنێ ئاخر خوا دوو بەڵامان بەسەر یەکا نادا کە تۆ هاتووی خوا دەرگای وشکە ساڵی لەسەر خەڵک دادەبە پەڵەی لە کاتی خۆیدا ئەدا ئەوەش تۆ چوی دین و ئیمانت لەدەست داوە خوا لەوە بەڕەحمترە هیچ شت بۆ نەکا شیفای هەر دەدای قەسەم بەخوا بەڵام تۆ پەلەت کرد لە ماڵەش لە وەختەیا شیفای دەدای لە هەموو شوێنە شیفای دەدای بەڵام وەختەکەی دیاری کردبوو ئەو وەختە لەگەڵ ئەوەیە تۆ و تۆڵام تۆ بە هەڵە لێ حاڵی دەبی ئەم باسە ئیشاڵڵە هەڵدەگرم بۆ جمعەی داهاتوو لە باسی نوشتەی ناشەرعی و لەو بابەتانەی کەوا لەم باسانەی کە دینی ئیسلام و عەقیدەی ئیسلامی گەلە گرنگی پێداوە موسڵمان بەداخەوە لێی بێئاگایە خوایە ڕەحممان پێ بکەی لە دینی خۆت و لە بەرنامەی خۆت خوایە شارەزامان کەی خوایە لەو قورئان و حەدیسە بەرچاوڕوونمان کەی یا ڕەبی خوای پەروەردگار جەزای عالمان و پیاوچاکان و مشایخینی ئەم کوردستانە وڵاتی جیهانی ئیسلامی بدەیەوە کە بە ڕەنجی خۆیان بە نانی خۆیان بە جوهد و جیهادی خۆیان ئەم دینە پاکەیان بە جوانی بە ئێمە گەیان خوایە مسلمانان و ئێمەش لە شیرک و لە بدعەت و لە سوی ئەخلاق پارێزی یا ڕەبی خوایە تۆ ناسین و یەک ناس بین و بە کەلیمەی لا إله إلا الله بە پاکی و خاوێنی محمد رسول الله شایەتمان بێنین لەسەر ئەو وشە جوانە بمرین لەسەر ئەوە زیندوو بکرێینەوە یا ربی خوای پەروەردگار لەم ڕۆژە مبارەکەدا شیفای هەموو نەخۆشەکان بنێری یا ربی خوا هەر کەسێ داوای دوعای خێری لە ئەهلی دوێ دەست نوێژی ئەم مزگەوتە کردو خوا شیفای بۆ بنێری خوا ڕحم بە هەموو مسلمانان بکەی ئەوانەی مردوون لە گوناهیان خۆش بی یا ربی سێبوری بە دڵی کەس و کاریان بنێری یا ربی خوا زیندوانمان سەلامەت کەی عاقبەتی هەموو لایەکمان خێرکەی آمین آمین والحمد لله رب العالمین الحمد لله الذي جعل التوحيد قاعدة الإسلام وأصله ورأسه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له المتفرد بكمال الذات والأسماء والصفات والمتقدس في كماله وأفعاله وأقواله عن مشابهة المخلوق